زانای ئیتالیایی گەلیلۆ گەلیلی بە یەکێک لە پەرەپێدەری ڕێکاری زانستی دادەنرێ زیاتر لە کەسێکی تر لەم بوارەدا. ساڵی 1564 زەینی لە شاری بیزای ئیتالیا لەدایک بووە. لە تەمەنی لاوێتیدا چۆتە زانکۆی بیزا. بەڵام لەبەر دەستکورتی وازی لە خوێندنی زانکۆ هێنا. لە ساڵی 1589 زەینیدا لە هەمان زانکۆ پلەی ئوستادی پێدرا. پاش چەند ساڵێکی کەم خرایە ڕیزی دەستەی مامۆستایانی زانکۆی پادۆڤاوە. تاکو ساڵی هەزار و شەش سەد و دە ی زایینی لەوێ مایەوە. هەر لەو ماوەیەشیدا زۆربەی نهێنییە زانستییەکانی دۆزییەوە و یەکاڵای کردەوە. یەکەم هاوبەشی زانستی لە بواری میکانیکدا بوو. کاتی خۆیشی ئەڕستۆ پەی بەو زانستە بردبوو کە دەڵێ تەنە قورسەکان زووتر و بە گوڕتر دەکەونە خوارەوە لە تەنە سووکەکان. ئەم پەی بردنەی ئەڕستۆ بیرکردنەوەی زۆر لە زانایانی نەوەی دوای خۆی گۆش کرد، بەڵام گالیلۆ بڕیاری دا ئەم بڕوایە بسەلمێنێ. پاش چەند تاقیکارییەکی یەک لە دوای یەک بۆی دەرکەوت کە ئەڕستۆ بە هەڵەدا چووە، چونکە لە ڕاستیدا تەنە قورسەکان و سووکەکان بە خێراییەکی یەکسان دەکەونە خوارەوە گەر لێخشاندنی هەوا بەرەنگاری تەنەکان نەبێت. دەگێڕنەوە گوایە گالیلۆ چەند تاقیکارییەکی بە ئەنجامدا بە خستنە خوارەوەی تەنەکان لە کەڵوەلارەکەی بیزاوە، ئەم گێڕانەوەیە لەوە ناکا ڕاستی تیادا بێ. گالیلۆ کارێکی گرنگی تری بە ئەنجامدا ئەویش دۆزینەوەی قانونی پشوو بوو. جاران خەڵک لەو بڕوایەدا بوون کە تەنی جوڵاوە دەوازێتە. لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە. دەوازێت واتە دەچێتە بارێکی ترەوە. کۆتایی پەراوێز. بەڵام تاقیگەریەکانی گالیلۆ ئەو بڕوا باوەی بە هەڵە دابرد و سەلماندی کە ئەگەر هەرچی کۆسپ و تەگەریەکی وەک لێک خشاند دوور بخرێتەوە ئەوا ئەو تەنە هەرگیز لە خڵووری خۆی ناکەوێت. هەر ئەم بنەڕەتە گرنگە بوو کە نیوتن سەر لە نوێ ڕوون و ئاشکرای کردەوە و بە یەکەم قانوونی دانا لە قانوونەکانی جوڵانەوە کە یەکێکە لە بنەڕەتە بژێوەکانی فیزیەکزانی. بەناوبانگترین شاکاری گالیلۆ لەبارەی گەردوونەوە بوو، لە سەرەتاکانی سەدەی هەڤدەمدا بیردۆزە گەردوونییەکان لە بارێکی پەشێودا بوون. مشتومڕێکی توندوتیژ هەبوو لە نێوان پەرەی ئەو بیردۆزەی کە دەڵێ خۆر چەقی گەردوونە. ئەمەیان ناسراو بوو بە بیردۆزەی کۆپەرنیکۆس، بەرەیەکی تر بەرگرییان لەو بیردۆزە دەکرد کە دەڵێ زەوی چەقی گەردوونە. لە نێوان ئەم دوو بەرەیەدا گالیلۆ لە ساڵی هەزار و شەش سەد و چوار ی زایینیدا ڕاستیی بیردۆزەکەی کۆپەرنیکۆسی ئاشکرا کرد. بەڵام ئەو دەمە ڕێگەیەکی وا چنگ نەدەکەوت کە ئەو بیردۆزەیە بسەلمێنێ کە خۆر چەقی گەردوونە. ساڵی هەزار و شەش سەد و نۆ ی زایینی بیستی لە هۆڵەندا تەلەسکۆپێکی ستێرناسی داهێنراوە هەرچەندە شارەزاییەکی ئەوتۆی نەبوو لەم بارەیەوە، ئەوەیشی کە بیستبووی تەنها شێویەکی ساکارانە بوو لەو تەلەسکۆبە، کەچی بە زرنگی و بلیمەتی توانی تەلەسکۆپێکی ستێرناسی گەورەتر و چاکتر لەو تەلەسکۆپەی هۆڵەندا ساز بکات. بەم ئامرازە نوێیە و بەهرەی کە تەرخانی کردبوو لەم بوارەدا توانی سەرنج بداتە ئاسمان. هەر لە ماوەی ساڵێکڕا ڕەچەکارێکی تەواوی لە دوزینگەری بە ئەنجامدا. گالیلۆ ڕوانیە مانگ بینی گۆیەکی لوس نییە بەڵکو بریتە لە دەمە گڕکانیەکان و دۆڵ و چیەی بەرز لەمەوە بۆی دەرکەوت کە تەنە ئاسمانیەکانی تریش وە نەبێ سەرتاپا لوس بن بەڵکو هەروەک زەوی چاڵ و چۆڵیان تێدایە ڕوانییە کەهکەشان دەریخست کە تەنێکی پڕ لە تەم و مژ نییە، بەڵکو پێکهاتووە لە ژمارەیەکی یەجگار زۆر لە ئەستێرە. ئەوەندە دوورن گەر بە چاو سەیر بکرێن وا دەزانرێن کە نووساون بەیەکەوە. سەرنجی دایە ئەستێرەی کەیوان کە چەند بازنەیەک خولی داوە، هەروەها سەرنجی دا کە چەند پەڵەیەک لەسەر ڕووی خۆردا هەیە. گەلیلۆ شەش ساڵی بردە سەر بە دانانی گرنگترین کارنامەی بە ناوی وتوێژێک دەربارەی دوو ڕژێمی سەرەکی لە پساتدا. ئەم پەڕاوە ڕاستڕەوی بیردۆزەکەی کۆپەرنیکۆس دەخاتە ڕوو، بەڵام دەسەڵاتدارانی کەنشتە بە نیازی سزادانی کەوتنە پڕوبیانوگرتن لێی، لەسەر ئەو بیروڕایانەی و هەڵوێستی ڕاستی دەربارەی بیردۆزەکەی کۆپەرنیکۆس. پاش بگرەو بەردەیەکی زۆری دادگا سزادرا بەوەی کە دەبێ لە پێش خەڵکێکی زۆر تێڕوانین و بڕواکانی بە درۆ بخاتەوە کە ئەویش خولانەوەی زەوییە بە دەوری خۆردا. ئەم دانا پیرە لە تەمەنی شەست و نۆ ساڵیدا ناچار کرا کە هەستێت و لە پێش خەڵکێکی زۆر خۆی بە درۆ بخاتەوە. بەڵام هەروەک دەگێڕنەوە سەیرێکی زەوی دەکات و بە زەردەخەنەیەکەوە دەڵێت، بەڵام هێشتا هەر دەخولێتەوە. گالیلۆ لە شاری ئەرکتیریدا خۆی خەریک کردبوو بە نووسینەکانی لە زانستی میکانیکدا تا ساڵی هەزار و شەش سەد و چل و دوو زایینیدا کۆچی دوایی کرد. گەلیلۆ بە یەکەم لێپرسراوێک دادەنرێ لە هەڵوێستی تاقیکاریی زانستگەریدا، هیچ بایەخ و گوێی نەدەدایە ئەو بیرە زانستانەی کە دەخرانە ژێر باری تاقیکارییەوە، هەتاکوو ئەوانەیش کە لە کنشتەوە دەردەچوو و یان لە ئەڕستۆوە دەرچووبوو.